خۆمان بە خۆشحاڵە زانین بۆ پێشکەش کردنی ئەڵلقەیەکی تر لەم گۆڤارە ڕادیۆیە بە خزمەتێوە ئاگەین کە هەفتەی چوارجار با کۆمەڵێک بڕگە و بابەتی جیاوازەوە دێتە خزمەتان. بیسەرانی بەڕێز سەرەتای ئەم بەرنامەیەمان ئەچینە لای دیدارێک. وەک ئەزانن لە سنووری گەرمیان و بەدیاریکراوی لە سنووری کەلار و خانەقینا دوو کەمپ بۆ ئاوارەکانی ئەم سنوورە کراوەتەوە کە یەکیان لە قۆرەتوو ئەوی دیکەیان سەر بە قەزای کەلارە و لە تازەدەیە. ئەم کەمپانە ژمارەیەک لەو ئاوارانەی لە خۆ گرتووە کە لە ماوەکانی ڕابردوودا بەهۆی ئەو شەڕ و هێرشانەی کە بە کاریگەری هاتنە ئارای دەوڵەتی ئیسلامی واتە داعشەوە دروست بوون ناچاری ئەوە بوون کە ماڵ و حاڵی خۆیان بەجێ بێڵن و ئاوارە بن. و ئێستاش ئەو کەمپانە لە ڕووی خزمەت گوزاریەوە هەندێک قسە و باسی لە سەراوە هەروەها لە ڕووی ئەو خەڵکانی کە تایدا نیشتەجێ کراون و تەنانەت لە ڕووی تەندروستی شەوە هەندێک کێشە و گیرروگرفت تاتۆتە پێشەوە. بە شێوەیەکی گشتی بۆ قسە و باسکردن سەبارەت بە ڕەوشی کەمپی ئاوارەکانی تازەدێ و بۆ باسکردنی ئەوەی کاچ کێشە و گیروگرفتێک لە وڕۆوە هەیە هاوکارم هەردی عوسمان دیدارێکی ساز کردووە لەگەڵ ئەفراسیا و مححمود بەڕێوبەری کەمپەکە فەرمونون با گوێبستی و دیدارە بین. کاک ئەڤراسی ئەوەم کاتەوە باشە مەوێ سەرەتای پرسیارەکانم بۆ دەست پێ بکەم کە ئێستا ڕەوشی ژیانی ئاوارەکان لە کەمپی تازەدێ لە چ ئاستێکایە سەرچاوم سپاس بۆ ڕادێ دەنگیش ڕەوشی ئاوارەکانی تاز لە کەمپی تازەدێ ئێستا ئێمە 450 خێزان لە لای ئێمە دەژێت ژیانی ڕۆژانیان ژیانێکی ئاساییە لێرەدا کۆمەڵە ڕێکخراوی ناحکومی هەیە بە هاوکاری حکومەتی هەرێمیش هاوکاری ئەدوێن لە ئێرە بۆ نمونە ڕێکخراوی ئەسپێت خواردنی مانگانەیان بەسەدا دابەشەکات و ڕێکخراوی یاو کە ئیدارەی کەمپەکانی گردۆتە ئەستۆ بە هاوکاری لەگەڵی وێنشتی ئاڕا ناخۆراکیان دابەشە کە ئەوانەی کە پێویستیان بە دۆشەک و بەتانی و ئەو شتانە هەیە بۆیان دابینە کە لەناو کەمپەکەیا رێکخراوی ئەمەرجنسیش هەیە نەخۆشخانەکەیان بۆ بات بەڕێوە لە ئەوەی نەخۆشی سەرەتایی بێت لەوێ چارەسەر ئەکرێ ئەوەی کەوتە حاڵەتێکی خەتەریا تەوای نوێن بۆ کەلار. بەڵێ بە چ شێوازێک ئەو هاوکاریانە دابەش ئەکرێت؟ لەگەڵ پار هەر ماڵێ هەموو بەردێ. باشە ژمارەیەکی زۆر ئاوارە یاخود بەپێی بڕیارێکی وەزارەتی کۆچ و کۆچبەران هەر خێزانێکی ئاوارە ملیۆنێ دیناری پێ دراوە ئایا تەواوی ئەو خێزانانەی کە لە کەمپی تازەدەیان سوودمەند بوون لەو پارەیە؟ نەخێر مەجموعەیەکی زۆر کەمی سوودمەند بوون لەو پارەیە. یانی تەقریبەن چەند خێزانیان سوودمەند بوونە؟ هەردوو شیان امتحانی کۆتایی ساڵیان کردو نەتیجەشیان وەرگردو تەنها پۆلی سێ و شش ماون کە بەکەلۆریان هەیە زۆر باش بوو هەستی خوێندن لای ئەمان زۆر باش بۆ ساڵ لە کۆتایی هەر قسەیەکتان مابێ. وەڵای هیوادارم لەبەرئەوە ئیستا حکومەتی هەرێم لە قەیراندایە بەڵام من داوایان لەکەم رێکخراوە ناحکومیەکان هاوکاری زیاتر بگەینە ئەم ئاوارانە. بیسەرانی بەڕێز و خۆشەویست لا تەوەری دووەمی بەرنمەی ڕۆژێکی تر ئەچینە سەر راپۆرتێک بەڵە بەڕێزان ئەمڕۆیەکی شەش ڕۆژی جیهانی مناڵانە یەکێک لەو حاڵەتانەی کە لە هەرمی کوردستاندا کە وەکو پێشێلکاریکی زەق بەرامبەر بە مافەکانی مناڵان لە هەرمی کوردستانە تەماشاکرێ حاڵەتەکانی ئیشپێکردنی مناڵانە لەبارەی ئەم حاڵەتەوە واتا ئیشپێکردنی مناڵان و هەروە کاریگەری و لێکەوتەکانی هاوکارمان ئاواز محەممەد راپۆرتێکی بۆ ساز کردوین کە تایدا لە بارەی ئەم پرسەوە بەدواداچوونی کردووە فەرمونون بە گوێبیستی بین. سەرەڕای هەوڵی زۆری ڕێکخراوەکانی بواری مافی مرۆڤ و منداڵان، بەڵام ڕۆژ بە ڕۆژ کارکردنی منداڵان لەسەر جادەکان ڕوو لە زیادبوونە. ئاکۆ مێرمنداڵێکە کە هێشتا تەمەنی نەگەشتووەتە ئاستی کارکردن، ئەو بەدەم هاوارکردنی سەموونی گەرمەوە وتی. چونکە من خوێندنەکەم پێ نەکرا، وازم لە خوێندن هێنا و دەستم کردووە بە ئیشکردن. منیش کار دەکەم و یارمەتیی باوکم دەدەم. محەمەدی یازدە ساڵانیش هەر زوو بە زوو سەری خەمی تێکەڵ بە کار و کەسابەت و جەور و ستەمی ڕۆژگار بووە، ئەو بە ئاخێکی ساردەوە بۆ دەنگ دوا و وتی. هەژارین و وەڵا کەم دەرامەتین، داوا لە حکومەت دەکەین شوێنێکمان داتێ و بۆ ئەوەی ئیش بکەین و لێرە و بخوێنین و تر بۆ شتی ئاوها. دەپرسین ئایا کارکردنی منداڵان هۆکار و کەمتەرخەمی حکومەت و ڕێکخراوەکانی بواری مافی ڕێکخراوەکانی بواری منداڵ و مافی مرۆڤە؟ یاخود ئەوە قەدەری منداڵانی میللەتەکەمانە کە هەردەم دەبێت لە کولەمەرگیدا بژین. ئاواز محەمەد بۆ ڕادیۆی دەنگ. بیسەرانی بەڕێز و خۆشەویست لێرەدا بۆم شێوەیە کۆتایمان باڵقی ئەمڕۆی بەرنامەی ڕۆژێکی ترێنا هیواداری نەود و تەوەری پێشەشمانکردن سود و ڕزامەندیەوەی بەدەسێناوێ ئێوە شەگەر سەرنج و تێبینیەکانەیە لەبارەی بەرنمەکانی ڕادۆدەنگەوە بە گشتیە توانن لە ڕێگەی ژمارە تەلەفۆنە هەمیشەیەەکەمانەوە پێمانی بگەێنن کە بریتە لە سفر 1940 سفر 20 1940. یاخود لە ڕێگەی ئینتەرنێتەوە ئەتوانن متابعی سایتەکەمان بکەن کە بەم ناونیشانەیە ڕادۆ دەنگ دۆتئۆرگ ئێوە هەروەها توانن لە تۆڕە کۆمەڵاتەکانی چ فەیسبوک چ تویتەر و چ ئەنیستەگرامیش بە هەمان شێوە ئەو پەیجی کە ڕادوێ دەنگهەیەی بە ناونیشانی ڕادۆ دەنگ بچنە سەری و هەواڵ و زانێرەکانمان ببینن و هەر کۆمنت و سەرنجێکیشتانەیە بیخەنە ڕوو هەر پرسیارێک و هەر تێبینێکی شتانەیە ئەتوانن بە هەمان شێوار لە ڕێگەی ئەو تۆڕە کۆمەڵاتیانەوە بە ئێمەی بگەێنن تاوەکو پێگەیشتنەوەیکی تر ڕۆژێکی خۆش بە ئاواتە خوازیین بۆ هەموو لایەکتان.